کە قەمەر زەمان لە گەرما و هاتە دەرهێندە جوان و بێگرد ئەبێ مانگ لە ئاستیا ڕوزەر دەبێ شابدور ئارامی گرت و کەنیزەک و خزمەتکاری خستە بەردەست گەنجینە و سامانیدایە پلە بە پلە قەمەر زەمانی لە مەملەکەتدا بڵند کردەوە تاکو هاوڵاتیانیش خۆشیان ویست کردیە خەزنەداری مەملەکەت قەمەر زەمانیش نازانێ بۆچی پایی بڵندەکەنەوە تاک وای لێهات کەوتە خزمەتکردنی هاوڵاتیان و تەنانەت ئەرمانوسیش بۆیە ئەویش خۆشی ویست ڕەمەکی خەڵکەکە هێندان خۆشەویست کە سوێندیان بەسەری ئەوە خوارد شەهرەزاد وتی کە قەمەر زەمان ئەمەی بینی بەلایەو سیر بوو بەخۆی وت بەخوا ئەم خۆشەویستە بێهۆ نییە ئەم پاشایە مەبەستێکەیە بۆیە ئەبێ پێی بڵێم کە ڕێم پێ بدە سەفەر بکەم ئەمجا چووە لای شابدور و پێیوت ئەی پاشام بەڕاستی ڕێزێکی زۆرت گرتم سوپاس دەکەم ئێستاش هەموو سامان و داراییم ئەگەڕێنمەوە بۆتان و ڕێم بدەن کە سەفەر بکەم شابدوور بزێ گرتی و پرسی چی وا لە تۆکە بە خەم و ماندووبوونی سەر هەڵبگری خۆتۆ لە هیچت کەم نییە قەمەر زمانی ژووتی ئەی پاشە ئەم هەموو ڕێز و پلەپایە گەر هۆیەکی نەبێ لی عجایبتر نییە بە تایبەتی ئەم پلەپایەنە پیران پێگەن کەچی تۆ بەخشیوتە بەلاوێکی وەکو من شابدوور دایە قاقای پێکەنین ئەم جاوتی خۆشەویستەکەم چەند زوو ئەویشی تێگەیاند و پێیوت پیاو نیم و ژنی قەمەر زەمانم هۆی دابڕانەکەی بۆ جێڕایەوە کە شائەرمانوس خاوەن دوورگەکانی ئەبەنووس چیرۆکی شابدور کچی شاغە یوری بیست هێندەی پێعجایی بوو فەرمانی دا وەک مێژوو بنووسرێتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی، شا ئەرمانوس لە قەمەر زەمانی پرسی، ئەی کوڕە شا ئەتوانی حەیات النفوس مارە بکەی لە خۆت؟ ئەویش وتی، پرس و ڕا لای شازادە بدوورە، چونکە چاکەی بۆ من بێ سنوورە. کە لە شازادە بدووری پرسی وتی، بەڵێ پەسەندمە، چونکە ئەو ماوەی لێرە بووم ڕێزێکی زۆریان لێگرتووم. حەیات النفوسیش نهێنی پاراستووم، خزمەتکار و کەنیزەکیان وەبەرخستووم. شا ئەرمانوس، نوقمی پیاوەتی و چاکی کردووم کە قەمەر زەمان سەرنجی دا شا بدور حەزەکات وەڵێ ئەبمە کەنیزەکی بەردەستی حەیات و نفوست لەگەڵیدا ڕێکەوت و بۆ شا ئەرمانوسی جێڕایەوە شا ئەرمانوسیش زۆر دڵخۆش بوو ڕۆژی دواتر شا ئەرمانوس چوە سەرا و سەرکورسی دەسەڵات فەرمانی دا وەزیران و میران و پیاوانی دەوڵەت بێنە سەرای حکم کە هەموو ئامادە بوون هەر لە سەرتاوە تا بنەتا بەسەرهاتی شابدووری بۆ جێڕانەوە ئەم جامارە بڕینی حیات نفوسی لە قەمەر زمانی مردی شابدور ڕاگەاند و کورسی پاشایەتی بەخشیە قەمەر زمان و فەرمانی پاشایەتی ئەوی ڕاگەیان ئەوانیشەم کاریان پەسەند کرد و پەیمانیاندا کە لە ژێر ڕکێفی شای نوێدابن لە فەرمایشتەکانی دەرنەچن شای نوێ کەوتە چاکەکردن بەرامبەر هاوڵاتیان و دەستگیرۆی هەژاران و بەردانی گیراوان ئیدی دانیشتوان نزای تەمەندرێژی شای نوێ و پایەداربوونی شایش گومرگی لەسەر کاڵاکان نابرد بەخێر و خۆشی ژیانی بردەسەر و شەهرەمانشایی باوکی بیرچەوە ساڵان هات و ساڵان چوو تاکو و خوا دوو کوڕیدا بە قەمەر زەمان کوڕە گەورەکەی لە شازادە بدووری ژنە گەورەی و ناوی ئەمجد بوو کوڕە بچووکەکەیشی لە ژنە بچووەکەی حیاتون نفوس بوو ناوی ئەسعەت بوو هەرچەندە هەردووکیان زۆر جوان بوون بەڵام ئەسعەت لامجد جوانتر بوو لە سایەی باوک و دایکیاندا بە ناز و نیعممەت پەروەەردە بوون فێری خوێندن و خۆشنووسی سیاست و چوارچاکی بوون هێندە جوان بوون کچان و کوڕان شەیدایان ببوون ئەمانیش هەمیشە نووسن و هەستانیان هات و چۆ گەڕانیان پێکەوە بوو سعاتێک بەبێ یەکتر هەڵیان ناکرد خەڵکی غیرەیان پێبردن تەمەنیان خۆی لە حەفدە ساڵانەدا هەر کە پاشای باوکیان مەملەکەتی بەجێهێشت هەر ڕۆژە و یەکێکیان ئەچوە سەرا و حکومڕان قەدەری خواوا بوو خۆشەویستی ئەسعدی کوڕی حیات نفوس چوو بۆ دڵی شازادە بدووری باوەژنیەوە خۆشەویستی ئەم جەدی شازادە بدووریش چوو بۆ دڵی حیات نفوسی باوەژنیەوە ئیدی هەریەکەیان کوڕی هەویەکەی خۆی ئەلاوان تاکو هێندە هۆگری کوڕەکان بوون کە بێ ئەوان هەڵیان ناکرد تاکو وای لێهات شەیدای کوڕەکان بوون دواتر ئەم دوو دایکە خەو خواردنیان لە خۆیان حرام کرد ڕۆژێکیان پاشا کاروانی ڕاوشکاری ئامادەکرد تا بچێتە ڕاو فەرمانی بە دوو کوڕەدا بەنۆرە بچنە سەر تەخت چونکە زۆرم پێچێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بەسەرهاتی ئەمجد و ئەسعەدی کوڕانی قەمەر زەمان شەهرەزاد وتی ئەمجدی کوڕی شازە دەبدور یەکەم ڕۆژ حکومڕانی کرد شازادە حیاتول نفوس نامەیەکی بۆ ئەمجد نووسی و تێدا خۆشەویستی و ئالوودەبوونی پێیەوە ئاشکرا کرد ئەمجا خستێ ناو پارچێک ئاوریشم و بۆنی مسکی پێوە کرد و چەند تاڵێکی ئەگریجەی خۆی بڕی و پێی بەست و دا دەستی خزمەتکارێکی و فەرمانی پێدا بیگەێنێتە دەست ئەمجد خزمەتکار کەوتەڕێ بێ ئەوەی ئاگای لە هیچ بێ چووە سەرا و لە بەردەم ئەمجددا کڕنۆشی برد و نامەکەیدا دەستی ئەویش نامەکەی کردەوە خوێندیەوە و تێگەیشت کە ژنەکەی باوکی ئەیەوێ خیانەت لە باوکی بکە زۆر تووڕە بوو کەوتە جنێودان بە ژنان وتی بەڵامدا لە ژنانی کاڵفام و بێ ئیمان ئەمجا مستوی شمشێرەکەی گرت و هەڵی کێشاوتی بەڵامدا لە تۆیش ئەی کۆی لێی ڕوڕەش تۆ چۆن نامێک هەڵەگری کە خیانەتی باوەژنە گەورەکەمی تێدایە هەی ناشیرینی پیس شمشێرێکی دا لە ملی کۆیلەکە و سەری پەڕان نامەکەشی پێچای و خستێ گیرفانی ئەم جاگەڕایە و کۆشک و خۆی کرد بەلای دایکیدا و بەسەر هاتەکەی بۆ جێڕایەوە و دەستی کردە جنێودان ئەم جاوتی یەک لێک نەک بەترن بەو خویە لەبەر دڵی باوکمۆس ئەدی برام نەبواە هەر ئێستا بۆیە چوومە ژوورەوە و بەم شمشێرە سەری مۆک و سەری خزمەتکارەکەیە پەڕان کە حەیاتل نفوس بیستیەوە سەری خزمەتکارەکەی پڕاندووە کەوتە قسە پێوتنی و کینەی لێ هەڵگرت ئێدی ئەو شەوە ئەمجد دەمی بۆ نان و ئاو نەبرد و تاک و بەیانی خەوی لێ نەکەوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد وتی ڕۆژی دواتر شازادە ئەسعەد بەرگی شایانەی پۆشی و چوە سەر کورسی حکومڕانی باوکی تاکو حکمی مەملەکەت بکا حەیات النفوسی دایکی کە ئەو شەوە لە پەژارەی پەڕاندنی سەری خزمەتکارەکەیدا خەوی لێنەکەوتبوو زەرد و بێهێز ببوو شازادە ئەسعەدیش تاکو دوانیوەڕۆ حکومڕانی کرد شازادە بدوریش کە زۆری ئەسعەد خۆشەویست ناردویە دوی پیرێژنەکی زۆرزان ئەو خۆشەویستی تێگەیان ئەمجا نامەیەکی بۆ ئەسعەد شا نوسی و خۆشەویستی خۆی تێدا نوسی بوو کە ناتوانێ بێ ئەو هەڵبکە لە پارچەیەک ئاوریشمی عێراقیەوە ئاڵان و بە هەندێک لە تاڵی زۆڵفی بەستی و بۆنی مسکی پێدا پرژاند و دا دەست پیرێژنە کە بیدادە دەست ئەسعەد شاوە کە گەیشت ئەسعەد شا هەرخۆی بوو لەسرە دایە پاسەوان و سعاتێک لە دەرەوە چاوەڕێی کرد کەشا نامەکەی خوێندەوە زۆر تووڕە بوو ژنانی خائینی بەلعنەت کرد بە شمشێری ڕوتەوە چوە دەرەوە و سەری پیرێژنەی پەڕان ئەم جا خۆی گەیاندەوە کۆشک و خۆی کرد بەلای حیات نفوسی دایکیدا بینی لە جێگادا کەوتووە نەخۆشە و زرد و لاواز ئەمجا کەوتە جنێودان بە شازادە بدووری باوەژنی، ئەمجا چووە دەرەوە و بۆ لای ئەمجەدی برای و نامەکەی بدووری دایکی بۆ گێڕایەوە، وتیشی کە سەری پیرێژنەکەی پەڕاندووە. ئەمجا بە ئەمجەدی برای وت، بەو خوایە لەبەر تۆ نەبووایە هەر ئێستا ئەچوومە ژوورەوە بۆ دایکت و سەری ئەویشم ئەپەڕاند. ئەمجا ئەمجەدیش وتی، بەو خوایە برا چی بەسەر تۆ هاتووە هەمان شت بەسەر منیش هاتووە، دایکی تۆیش بە هەمان شێوە نامەی بۆ من ناردووە. ئەمجا چی بەسەر هاتبوو؟ ڕۆژی پێشووتر لەگەڵ حیات نفوزدا کە ئەمیش سەری خزمەتکارەکەی پەڕاندوە بۆی جێڕایەوە ئەو شەوە پێکەوە هەر باسی ئەم بەسەرهاتیانە کردو بڕیاریاندا کە قەمەر زمانی باوکیان لە ڕاوگەڕایەوە بۆی نەجێڕنەوە گەر بزانێ دایکیانە کوژێ ئیدی تاکو بەیانی بەو شێوەیەمانەوە بۆ سبەینێ شا قەمەر زەمان لەگەڵ سوپا و دەست و پێوەندەکەی لە ڕاوشکار گەڕانەوە پاشا بەرەو سەرای حکومڕان بوو و دوای ساعتێک وەزیر و پیاوانی دەوڵەتی مۆڵەتدا و خۆی بەرەو کۆشک بووە ژنەکانیشی کە لە کوڕەکان تووڕە و داغ لە دڵ بوون لە جێگادا کەوتن پێکەوە کەوتنە پیلاندانان بۆ کوڕەکانیان خەمی ئەوەیان بوو ڕسوای لای کوڕەکانە بن شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد و تیکە شا قەمەر زەمان هەردوو ژنەکەی بەو جۆرە بینی لی پرسین ئەوە چیتانە هەردووکیان هەستان و دەستیان ماچ کرد و بەسەرهاتەکەیان بۆ جیڕای و پیانوت ئەی پاشا ئەوە بزانە ئەو دوو کوڕەی لە سای تۆدا و بەناز و نیعممەت پەروەەردەبوون خیانەتیان لێکردی بەرامبەر هەردوو ژنەکەت حەیا چونیان کردە کۆڵت کە قەمەر زەمان ئەمەی بیست زۆر تووڕە بوو دنیای ڕووناکی لێ تاریک بوو ئاوەزی لە دەستدا بە ژنەکانی وت ئەمەم بۆ ڕوونکەنەوە شازە دەبدوروتی پاشا ئەسعدی کوڕی ئەم حیات نفوسە ماوەیە کە نامەم بۆ نووسێت و من وەڵامی نادەمەوە خۆم ڕاگرتووە کە تۆ سەفرت کرد بە شمشێری ڕوتەوە هەڵی کوتایە سرم کە دەرم کرد ئەویش سەری خزمەتکارەکەی پڕاند و کوشتی ئەمجا دەستی کردە شین و هاوار و گریان وتی گەر حەقی منی لێ نەسەنیت پێویستم بە ژیان نەماوە خۆمە کوژم خۆم لەم ئابروو چوونە ڕزگارەکەم ئەمجا حیات نفوسیش بە هەمان شێوەی هەویەکەی دەستی پێکرد وتی گەر حەقم نەسەندی بۆ ئەرمانوسی باوکمی ئەگێڕمەوە ئەمجا هەردووکیان دەستیان کردەوە بە گریان و لە خۆدان لە بەردەم مێردەکەیاندا بۆیە هێندەی تر ڕقی هێستا و شمشێری هەڵکێشا و چوو تاکو هەردوو کوڕەکەی کوژێ بەڵام تووشی بوو بە توش ئەرمانوسەوە کە ئەمیشات بوو بۆ بەخێرهێنانەوەی لە سەفری ڕاوشکارەکەی کە بەو تووڕەیەوە بینی پرسی ئەوە چیتە؟ ئەویش چی بەسەر ژنەکانی هاتبوو بۆی گێڕایە و تیشی ئەوە ئێستا ژەچم ئەیان کوژم و لاشەکانیان پارچە پارچەکەم ئەرمانوسیش زۆر توڕەبوتی زۆر چاکەکەی کوڕم بەڵام دا لەو کوڕانەی ئەو کارانەکەن بەرامبەر باوکیان بەڵام کوڕەکەم هەرکەس لە ئەنجامی کاری نەنەوەڕێ هەرگیز داهاتوی نابێت هاوڕێ هەرچۆنێک بێوان کوڕانی تۆن گەر بەدەستی خۆت بیان کوژی تا ئەمری پەژارەی پەشیمانی ئەکێشی بیانە دەست یەکێک لە پیاوانی دەوڵەت و بیان با بۆ بیابان و بیان کوژێ چونکە پندێکی پێشینان هەیەڵێ دووری دۆستە چاکە و هەم خاتر جەمە کە چاو نەبینی دڵیش بێخەمە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە قەمەر زەمان ئەمەی لە ئەرمانوس بیست پەسەندی کرد و شمشێرەکەی کردەوە بە کالاندا و بەرەو دیوەخان و سەرای مەملەکەت بووە و لەسەر کورسی پاشایەتی دانیشت بۆ حکومڕانی ناردی بە شوێن خەزنەداردا کە پیاوێکی پیری دنیا دیدە بوو فەرمانی پێدا بڕۆ هەردوو کوڕەکە من بۆ بێنە و خۆڵبەستیان بکە و دوو سندوقیش ئامادە بکە و هێسترێک هەریەکان بخە سندوقێکەوە و سەرپشتی هێسترەکەی بخە و بیان بە بۆ بیابان لەوێ سەریان ببڕە و دوو شوشە خوێنیان لێ بگرە و جێیان بهێڵە و بگەڕێەوە خەزنەدار وتی فەرمایشتە چووە دەرەوە چەند سەربازی دوای خۆی خست و ڕۆیشت کوڕەکان بگرێ کەڕوانی هەردووکیان لە داڵانی سەرادان و خۆیان پۆشی و هاتوون بە خێراتنەوەی باوکیان کەن ئەمیش چوە بەردەمیان وتی باوکتان فەرمانی بە من داوە کەپتان گرم و بتان بەمە بەردەستی بڕۆژ ناکەم لە فەرمانی باوکتان دەربچن ئەوانیش وتیان چۆن ئەڵەی باوا بێ ئێمە لە فەرمانی باوکمان دەرناچین ئەمجا فەرمانی دە هەردووکیان قۆڵبەس کردن و کردنیە دوو سندۆقەکە و باری کردنە هێسترەکە و بەرەو بیابان بووەوە تاکو و دەمە و نیوەڕۆی ئەو ڕۆژە بەڕێوە بوون گەشتە بیابان و چۆڵەوانی ئەمجا دابەزی و بارەکەی داگرت و دووبراکەی هێنایە دەرەوە شمشێری لێ هەڵکێشان وتی بەو خویە کوڕەکانم هەرگیز حەز ناکەم بەم شێوە ناشیرینە بکوژرێن بەڵام چارم نییە و من فەرمانم پێدراوە کە بێت لە ملتان بدەم ئەوانیش بە ناچاری وتیان فەرمانی باوکمان جێبەجێ بکە ئێمە ڕازین بە قازای خوا خوا حافیزیان لێ کرد ئەسعدیان بە خەزنەداری وت توخوایەکەم جار من بکوژە چونکە بەرگەی بینینی کوشتنی ئەم جەدی برام ناگرم ئەم جەدیش بە هەمان شێوە پاڕایەوە کە ئەم لە پێشەوە بکوژێت ئەوەی کردە بیانوو کە ئەسعەد برای بچووکە با سوێی نەچێتە دڵمەوە ئیدی زۆر بۆ خۆیان لاوانە و گریان خەزنەداریش خۆی پێ نەگیرا و دەستی کردە گریان ئەمجا برایەکیان بەوی دیوت ئەمە پیلانی دووخینەکەی دایکم و دایکتە ئەمە پاداشتی خۆمە لەلایەن دایکتەوە و پاداشتی تۆش لەلایەن دایکمەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 220. شەهرەزاد وتی کامجد گریانی براکەی بینی خۆی دا بەسەری داوتی ئەی تواناداری گەورە و باڵادەست زانایە هەموو خاوەن هۆش و هەست هەر جارێکەوە لە من قەوما بێ فریاد ڕسم بوویت دەستت داومە دەست ئەمجد بە خەزنەداری وت سوێند دەدەم بە تاقانەی قەهار پاشای ستار پێش ئەسعدی برام من بکوژە با ئاگری دڵم بکوژێتەوە مەهێڵە داگیرسێتەوە ئەسعد گریاوتی کەس پێش من ناکوژیت ئەمجەد وتی، بەڕای من دەستمان بکاتەوە با دەست بکەینە ملی یەکتری و پێکەوە سەرمان بپەڕێنێت. خەزنەدار بە قسەی کرد و پێکەوەی بەستن و شمشێری بڵند کردەوە وتی، بەخوا گەورەکانم پێم خۆش نییە بتان کوژم، کارێکتان نییە دوای مردنتان جێبەجێ بکەم، وەسێتێکتان نییە، قسەیەکتان نییە بیگێنم، ئەمجەد وتی کێمەت کوشت و گەڕایتەوە لای پاشا، چیت دی بیگێڕە و بڵێ کوڕەکانت سڵاویان هەبوو بۆت ئەیانوت تۆ نازانیت ئێمە بێتاوانین یان تاوانبار هەردووکیانت کوشت و لێکۆڵینەوەت نەکردواگات لە حالیان نەبوو ئەم دوو دێڕە هۆنراوەشی وت ژنان شەیتانن بۆ ئێمە کران لە ترسیان پەنا بۆ یزدان بران سەرچاوی بەڵا و کێشە و ڕووداون لە سەرزەویدا و نێو زیندەوەران ئەمجە دوتی هیچمان لێت ناوێت تەنیا خوێندنەوەی ئەم دوو دێڕە هۆنراوەی نەبێ بۆ باوکمان پەلەمەکە بە ئەم دوو دێڕش بۆ براکەم بڵێم بەدەم گریانەوتی ڕێ مردن هەبووە لە دەمێکەوە ڕێ ڕەمەکی بوو بە مەلیکەوە ڕێبوارەکانی ئاخۆ چەند بوو بن بۆی ڕابمێنە و بیری لێکەوە کە خەزنەدارەمەیبی زۆر گریا بەڵام ئەسعەت ئەم دێڕانەی وت بە چاوە بوویت ئەم جا زەمانە بەسەر وێنەتدا چاو بەگریانە هەرکە لە چاڵێک هەڵنویت ئیتر خەنجەر لە پشتت ئەدا بێگانە ئەم جا بە چاوی فرمێسک بارەوە کەوتەوە دنیای ئەم هۆنراوە ڕۆژ و شەوانی زەمانە وایە هەزاران فێڵ و تەڵەکەی تایە تارمایی دەرگا سمێڵ با بڕە تاریکیش بۆیە وا جەرگ بڕە ئەم جا بە هەنس هەڵکێشانەوە بەم شێوەی کەوتە لاوانەوە ئەی دنیا پەرست ئەوە بزانە ژیان پرخەم و پەژارە و ژانە دنیا ماڵێکە زۆر خۆشە ئەمڕۆ ژیانت خۆش و سوک و ئاسانە پشتی تێبکە ئاسوودە بی سبەینێ چاوت بۆی بە گریانە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە ئەسعەد لە شعرەکە بۆ بە شێوەیەک باوەشی بە براکەیدا کرد وەک یەک جستیان لێهات خەزنەداری شمشێرەکەی بڵند کردەوە تا دای بێنێتە خوار ئەسپەکەی سڵەمیەوە کەوتە غارکردن ئەسپێک کە بایی هزار دینار بوو زینێکی گرانبهایشی بەسەر پشتەوە بوو شمشێری فرێدا کەوتە شوێنی تا گەشتە دارستانێک هەر بە دوایەوە بوو ئەسب چوار ناڵەیە کرد و خەزنەدار بە دوای داڕایە کرد ئەسب کەوتە پرخە و حیلە ئەو دارستانە شێرێکی گەورەی ترسناکی تێدا بوو گڕ لە چاوانی ئەباری شێرێکی بەد فەساڵ ڕوویەکی تاڵ خەزنەدار کە سەیری کرد بەرەو ڕوی دێ شمشێرەکەشی جێهێشتووە ڕای کرد لە دەستی لە دڵی خۆی داوتی لا حەولەوە لا قوتە ئللا بلا علی العظیم ئەمەش بەهۆی تاوانی ئەم جەد و ئەسعەدەوە بەسەر من هات ئەم سەفرەم شوم بوو وتیان خۆزگە هەرزوو بی کوشتینایە و ڕزگارمان بووە نازانن ئەم ئەسپە سڵی کرد و هەڵی تیزان خەزنەداریش بۆ کوێ شوێنی کەوت و ئاوا بە بەسراوی ئێمەی جێهێشت بگەڕایەتەوە و ئێمەی بکوشتایە و لەم سزادانە باشتر بوو ئەسعەد وتی براکەم ئارام بە هەر دێتەوە خوایش بەزەی بە ئێمەدا هاتەوە بۆیە ئەسپە کە سڵەمیە و هەڵی تیزان ئێمەش تینوێتی ئازارمانەدا ئیدی کەوتە جوڵە جوڵ بەڕاست و چەپدا پەتەکە کرایەوە ئەم جابراکەشی کردەوە شمشێرەکەی بەدەستەوە گرتووتی بەو خۆیان ناچین بە هیچ لایەکدا تاکو و نەیدۆزینە و نەزانین خەزنەدار چی بەسەر هاتووە شوێن پێیان هەڵگرت تا گەشتنە ناو دارستانەکە ئەم جا بە یەکتریان وت خەزنەدار و ئەسپەکەی لەم دارستانیان تێنەپەڕاندووە ئەسعەت بە براکەی وت تۆ لێرە بۆستە تاکو من بچمە ناوە سەیرێک بکەم ئەم جەدوتی شتیوانە بێ هەردووکمان پێکەوە بین سەلامت بووین با پێکەوە سەلامت بین تیاچوین پێکەوە باتیا بچین شەوی دوو سەد و بیست و سێ. شەهرەزاد وتی کە چوونە ناو دارستانەکەەوە بینیان خەزنەدار وەکو چۆلەکەیە کە بەدەست شێرەکەوە هێندە ماندوو بووە ڕوو لە ئاسمانە پاڕایەوە ئەمجد شمشێرەکەی لێوەرگرت و هەڵی کوتایە سەر شێرەکە و شمشێرێکی دایە نێو چاوانی داوخستی میری خزنەدار هەستایە سەر پێ و سەری لەم دووبرایە سوورما خۆی دا بە سەر پێڵاوەکانیاندا وتی بەو خۆیان نەبوو خەرێکی کوشتنی ئێوە بوومایە ئێستاش ڕۆحم بە قوربانتانەکەم ئەمجا خەزنەدار پرسی کە چۆن خۆیان کردوێتەوە بۆیان جێڕایە و کە خەریک بووە لە تینودا کوێر بین و تەقەلان دا و یەکێکیان پەتەکەی کردوێتەوە و ئەوی دی کردوێتەوە ئەمجا شوێن پێی ئەسپەکەیان هەڵگرتووە تاکو هاتوونەتە دارستانەکە ئەمجا خەزنەدار سوپاسی کردن کە لە دارستانەکە هاتنە دەر دووبراکە پیانوت مامەجان فەرمانەکەی باوکمان بەجێبێنە خەزنەدار وتی هەرگیز ئازارتان نادەم لە جیاتیەوە بەرگی خۆمە دەم بەیەوە لەبەری بکەن بەرگەکانی ئەوەش ئەبەمەوە و دوو شوشە لە خوێنی شێرەکەش ئەبەمە و ئەڵێم کوشتو من ئێوەش زەوی خوا پان و پۆڕە سەری خۆتان هەڵگرن هەرچەند دابڕانتان بۆ من پەژارەیە ئەمجا هەردوو برا و خەزنەدار دەستیان کردە گریان بەرگەکانیان داکەند و خەزنەدار سواری ئەسپەکەی بوو بەرەو شارگەڕایەوە چووە بەردەم پاشا و کڕنوشی بۆ بردو پاشا کەبینی ڕەنگی تێکچووە وتی ئەوە بەهۆی کوشتنی دوو کوڕەکەوەیە دڵخۆش بوتی کارەکە جێبەجێ کرد خەزنەدار جوتی بەڵێ گەورم ئەمجا دوو بخچە جلوبەرگی دوو کوڕەکەی و دوو شوشە خوێنەکەی خستە بەردەم پاشاوتی چیت لێبینین هیچ وەسێتێکیان بۆ نەکردیت ئەمیژوتی ئارام و خۆراگر بوون ئەمجاوتیان سەلامی ئێمەی پێڕابگەێنە و پێی بڵێ ئێمە لە خوێنی خۆمان خۆش بووین تکایە ئەم دوو دێڕە هۆنراوەی بۆ بخێنەوە ژنان شەیتانن بۆ ئێمە کران لە ترسیان پەنا بۆ یەزدان بران سەرچاوی بەڵا و کێشە و ڕووداون لە سەر زەویدا و نێو زیندەوەران کە پاشا ئەمەی بیست سەری داخست تێگەشت کە لە خۆڕا کوژران ئەمجا هەردوو بۆخچەکەی کردەوە جلەکانی هەڵدایەوە ئەگریا گیرفانی جلەکانی ئەسعەد گەڕا نامەیەکی بینی کە بە تاڵی زۆڵفی بدور پێچرا و کە کردیەوە بە دەست و خەتی شازادە بدور نووسراوە دوای خوێندنەوەی ئەم جاگیرفانی جلەکانی ئەم جەدیش گەڕا نامەکەی ئەویشی دۆزیەوە بە هەمان شێوە بە تاڵی زۆڵفی حیاتل نفوس پێچرا بوو کە کردیەوە بینی دەست و خەتی ئەوە بۆی دەرکەوت ئەم جەدیش بەخۆڕا کوژراوە بۆیە دەستی بەدەستادا و بە چەپۆک بەربووە دەموچاوی خۆی وتی ئەی هاوار بۆ دوو کوڕەکەم دواتر فەرمانی دا دوو گۆڕی چا بۆ دوو کوڕەکەی هەڵبەستن کەوتە لاواندنەوەیان مانگی بزربووی ئەو دیوی هەوران بەسەر تاگریان هەموو ئەستێران دڵم نە ئەهات بە دڵ سەیرت کەم نەکوو بکەونە بەر تیری چاوان ئەمجا لەسەر گۆڕیچکەیس ئەدیش بە دەم گریانەوتی لە ترس و بیمی ژیان پاراستم قەدەری خوایش بەدەر لە خواستم ئەمجا زۆر بە کۆڵ گریا ئێدی لەو قسن و دوو گۆڕیچێ دوور ناکەوتەوە بەڵام لە هەردوو ژنەکەی و خۆشەویستانی دوورکەوتەوە